دوای نزیکەی سەعاتێک لە ڕاڕەوەکەدا دەنگی پێهات و پاشان لە دەرگاکەدرا هەردوو ئافرەتەکە ئەمجارە تەواو بڕوایان بە بەڵێنەکەی ڕاز و میخین کرد و چاوەڕێ بوون وایش بوو ڕاز و میخین زوسی مفی لەگەڵ خۆی داهێنا بوو زوسیموف زوو بەوە قایل ببوو کە واز لە میوانیەکە بهێنێت و بڕوا بۆ بینینی ڕاستکۆڵنییکۆف، بەڵام بە دوودڵی و بێمەیلیەوە هاتبوو بۆ لای خانمەکان، چونکە بڕوای بە قسەکانی ڕازومیخین نەبوو کە بە سەرخۆشی کردبوونی، وەلێ زوو هەستی خۆویستیەکەی ئاسوودەی کرد و بە خۆشیەوە قایل بوو، چونکە زانی ئەوان بەڕاستی چاوەڕوانی ئەویان کردووە. دە دەقیقەی ڕێک دانیشت. بە تەواوی پۆلکەریا ئەلیکساندرۆڤنای دڵنیا کرد قسەکانی بەڵگەی ئەوە بوون کە زۆر بایەخ بە نەخۆشەکەدا لە هەمان کاتیشدا زۆر بە لە سەرخۆی و جددیەوە دەری ئەبرین تەوا وەک پزیشکێکی تەمەەن 26 ساڵە کە ڕاوێژێکی گرنگی پێ بکرێ بە هیچ جۆرێک لە بابەتەکە دوور نەکەوتەوە و هیچ حەزێکی وایشی دەرنەبری کە بۆنی ئەوەی لێبێ بیەوێ پەیوەندی تایبەتی لەگەڵ خانمەکاندا ببەستێ چونکە هەر کە هاتە ژوورێ و جوانێ سەر سڕهێنەرەکەی ئاڤدوتیا ڕۆمانۆڤ نایبینی ئیتر زوو هەوڵیدا سەرنجی نەداتێ بە درێژایی ئەو ماوەی دیدەنیا تەنیا ڕوبەڕوی پۆلخەریا ئەلیکسسانندۆڤ ناتوە ئەمە ڕزامەندیەکی دەرونی گەلێک زۆری پێبەخشی لەبارەی نەخۆشەکەیشەوە دەریخست کە لە ئێستادا باری تەندروستەکەی زۆر هیوا بەخشە. بەپێی بۆچوونی ئەویش هۆکاری نەخۆشیەکە بێجگە لە خراپی باری دارایی ئەم مانگانەی دوایی نەخۆشەکە لایەنی دەرونیشی تایە ئەمە بەرهەمی چەندان هۆکاری تری ئالۆزی سایکۆلۆژی و دارایی و ترس و خەم و هەندێ بیر و باوە ڕشتی ترە کە زوسیموف هەستی کرد ئافدوتیا ڕۆمانۆڤنا زۆر بە وردی گوێی لە قسەکانی گرتووە زیاتر کەوتە لێکدانەوە و شرۆڤەکردن کە پۆلخێریا ئەلیکساندرۆڤنایش بە ترس و دوودڵیەوە پرسیاری ئەوەی لێکرد کە بڵێ نەخۆشیەکە نیشانەی شێتێتی پێوە بێ زوسیمۆف بە گاڵتەیەکی لەسەرخۆ ئاشکراوە وەڵامی دایەوە کە زێدەڕویان لە قسەکانی ئەودا کردووە بەڵام هەڵبەتە لای نەخۆشەکە هەست بە دڵە ڕاوکێکی هەمیشەی ئەکرێت کە بێگومان ئەوە سەرنجامی بیرکردنەوەیەکی بەردەوامە لە شتێک چونکە خودی ئەو واتە زوسیمۆڤ لە ئێستادا زۆر بە سەختی خەریکی لێکۆڵینەوەی ئەو بەشەی زانستی پزیشکیە وەلێ ئەبێت ئەوەیش لە بیر نەکرێ کە نەخۆشەکە تا نزیکەی ئەمڕۆیش هەرو ڕێنەی کردو بێگومان هاتنی خێزانەکەی هێز و توانای تازەی ئەداتێ دڵخۆشیە کات و دەوری ئەبێ لە چاکبوونەوەیدا اینجا زۆر بە بایەخەوە بەردەوام بوو لەسەر گفتوگۆکەی وتی بەمەرجێک تووشی ڕاچلەکین و شلەژانی توندی ڕوحی نەبێ. پاشان زوسی مفەستە بە ویقار و ڕووی خۆشەوە ماڵ ئاوای لێکردن بە درۆد و سوپاس گوزاریەکی دڵسۆزانەوە بەڕێکرا تەنانەت دەستە بچکۆلەکانی ئاف دوتیا ڕۆمانۆڤنا بێ ئەوەی خودی زوسی موف چ پێش دەستی و ئاماژەیەکی بۆی هەبێ بۆ ماڵ ئاوای لێکردن هاتە پێشێ و تەوقی لەگەڵدا کرد زوسی موف بە تەواوی ڕازیبوونیەوە لەو دیدەنیە و لە ڕفتاری خۆی چۆ دەرێت لە پرێکدا پەلاماری زوسیموفی دا و دەستی لە گەری و ناوتی ئەگەر تۆ ڕۆژێک لە ڕۆژان پڕکێشی بکەیت تێگەیت تێگەیت هەر بەدەم یەخە ڕاکێشان و نووساندنی بە دیوارێک و هاواری کردوتی گوێت لێمە زوسی موف کە هەوڵی ئەوەی بوو خۆی لە دەستی ڕزگار کاوتی وازم لێبێنە شەیتانی سەرخۆش هەر کە ڕاز و میخین دەستی لێبەردا ئەو تەواو لی ڕامە و لە پرادایە قاقای پێکەنین ڕاز و میخین بەرامبەری وەستا بوو دەستی شۆڕ کردبووە بەڕویەکی ترش و تاڵەوە لێ ڕوانی پاشان بە سیمایەکەوە کە لە هەوری تیرەوتارە چوو لەسەر خۆتی هەڵبەتە من کەرم بەڵام تۆیش تۆ شەروایت زوسی مەوتی ناهاوڕێ من هەرگیز وانیم من لە ناو خەیاڵاتی بۆشدا ناژیم هەردووکیان بە بێدەنگی کەوتە ڕێ تەنیا ئەو کاتە نەبێ کە گەیشتە ماڵی ڕاستکۆڵنییکۆف ڕازۆمیخین کە لە بیرکردنەوەیکی قوڵدا بوو بێدەنگەکەی شکاند و بە زوسی مفیوت گوێ بگرە تۆ کوڕێکی زۆر چاکیت بەڵام تۆ بێجگە لە هەموو ئەو سیفەتە خراپانەی کە هەتە ژن بازیشیت من ئەمازانم لە کەسە ڕسواکانیشیت تۆ پیاوێکی هیچ و پوچیت تۆ ڕە ئەبێری تو قەڵەو بی سڵ لە هیچ شتێک ناکەیتەوە من ئەمە بە پیس ناو دێرەکەم چونکە ئەو مرۆڤ بەرەو لای پۆخلیەبە تۆ هێن زمان لوسیت کە بێت دانی پێدابنێم نازانم چۆن لەگەڵ ئەم هەمووشتانەدا تۆ توانیت پزیشکێکی چاک و دڵسۆزبی جەناوی پزیشک لەسەر دۆشەکی پەڕەنوێت و شەوانە لەبەر نەخۆش لە جێگاکەی خۆێڵەسێت سێ ساڵی دی ئیتر لەبەر نەخۆش لە شوێنەکە تەڵناسی بەڵام قیروسیا مەسلەکەمەیان نییە مەسلەکە شتێکی ترە تۆ ئەم شەو لە ماڵی خاوەن خانوەکە ئەنویت بە هزار حاڵ قایلم کردووە منیش لە چێشخانەکەی داخەوم ئەمەیش دەرفەتێکە بۆی چاکتر ئاشنای بیت بۆی بزانی ئەوەی تۆ بیری لەکەیتەوەوانە لەو داهاوڕێ سێبەرۆکەیەکیش لەو شتانەی بەسەرەوە نیە زوسیمە وتی من هەرگیز وام بیر نەکردوێتەوە ڕازو میخێنوتی هاوڕێ لەودا شەرم بێدەنگی ئابروو خانەدانێکی زۆر هەیە لەگەڵ هەموو ئەمانشدا هەناسەی قوڵ و توانەوەی وەک مۆمیشەیە هەمیشە وەک مۆم ئەتوێتەوە سوێند دەدەم بە هەموو شەیتانەکانی دنیا من لە دەستی ڕزگار بکە ئەو زۆر ڕوخۆشە لە چاکت دەرناچم بەسەر خزمەتە دەکەم زۆسیمۆف زیاد لە جاراندایە قاقای پێکەنی وتی تۆ زۆر سەیری باشە من ئەتوانم چی لێ بکەم ڕازۆمیخێن وتی دڵنیا دەکەم کە ماندووبوونی زۆری ناوێ تەنیا قسەی بکە چی ئەڵەی بێڵێ هەر لە پاڵە دابنیشە و بۆی بڵێ بێجگەلەوە تۆ پزیشکیت باسی دەرمانی نەخۆشیێکی بۆکە سوێندت بۆ خۆم پەشیمان نابیتەوە پیانۆشی هەیە تۆ خۆ دەیزانی کە من ورینگە ورینگێک بە پیانۆکەم گۆرانێکی ڕەسەنی ڕوسیە زانم گۆرانی فرمێسکە ئاگرینەکانی ئەبارێنم گۆرانی ڕەسەنەکانی زۆر حەز لێە بەڵێ باز لە ئاواز کرا تۆیش پیانۆژەنێکی زرنگیت مامۆستای خودی ڕۆبن شتاینیت سوێندت بۆ خۆم پەشیمان نابیتەوە زۆستی مەفتی باشە تۆ هیچ بەڵێنەکەت پێداوە هەرگیز پێشتر وێنای ئەوەی نەکردبوو کە بشێ ڕۆژێک لە ڕۆژان بە حالێکی لەو جۆرەوە لە خەوڕابێت ڕووداوی شەوی پێشتری بەورد و درشتەوە هاتەوە بیر ئەی زانی شتێکی نائاسایی بەسەر هاتوو شتێک کاری تێکردووە کە تا ئێستا دۆستایەتی لەگەڵیدا نەبووە و هیچ پەیوەندیشی بە کاریگەریەکانی پێشتری ئەوە نییە بۆ نمونە تەواو لەوە دڵنیا بوو کە ئەو ئومێدەی لە دڵیا بڵێسەی سندووە مەحاڵە بێتە دی بەڵکو ئەوەندەیش مەحاڵە کە تەنانەت هەر بە بیر لێکردنەوەیشی شەرمی لێ هاتوو بە پەلە چووە سەر خەمگەلێکی دی کە زیاتر لە ڕاستیەوە نزیک بوون و ئەو گرفتاریانەی کە لە دوێنێ شەوی نەحلەتەوە بۆی مابووەوە ناخۆشترین شت کە لە یادەوەریدا مابووبێتەوە ئەوە بوو کە تا چ ڕادەیەک دوێنێ شەو پیس و نامەردانە ڕەفتاری کردووە هەڵبەت نەک لەبەرەوەی کەمەست بووە بەڵکو لەبەرەوەی کە ڕووبەڕووی کچێکی گەنج کە لەو بارە تایبەتیەدا بوو بەهۆی ئیرەی پێبردن و کەرێتیەکەی خۆیەوە و بێ ئەوەی ئاگای لە پەیوەندی وردی کچەکە و دەستگیرانەکەی بێ یانەو کەسە بە چاکی بناسێ جوێنی پێداوە باشە بە چاقێکەوە وا بە پەلە و خێرا کەوتە داوەری کردنی و کوڕە کێ ئەوی بە داوەرداناوە ئایا مرۆڤێکی وەک ئافدوتیا ڕۆمانۆڤنا بۆ پارە خۆی بە پیاوێکی نالایە غەفرۆشێ کەواتە گومان لەوەدانە کە و پیاوە لایانی چاکی تایە بۆ مەسلەی ژوورە فرامۆشکرا و ئامادەکانیش بەڕاست ئەو لەکوێ بزانێ ئەم ژورانەوەن آخر ئەو خەریکی ئامادەکردنی ماڵە ئە ئەو شەوە چەند خوێڕێتی بەخەرج داوە بەڵام ئەتوانێ چ پاساوێکی بێ سەرخۆش بووە ئەمە پاساوێکی گەوجانەیە کە زیاتر ڕسوایەکە مەی ڕاستی مرۆڤ دەرەخە وا ڕاستیەکان بە تەواوی دەرکەوتن واتە ناپاکی دڵی ڕق و پڕ لە ئیرەیەکەی دەرکەوت پاشان ئارەزوێکی لەم جۆرە بۆ یەکێکی وەکو ڕازومیخین هەرگیز بەدی دێ بەرامبەر بە کچێکی وا جوان ئەو چییە بەدمەستێکی چەنە باز و فشەکەری دوێنێ ئایا ئەشێت بەراوردێکی هێن قەشمەر و سەرسام هێن بکرێ ڕاز و میخین لەم بیرکردنەوەیدا تەوا و ڕەنگی سوورداگەڕە لە پرێکدا وەک ئێستا بێ ئەوەی بیرهاتەوە کە چۆنە و کاتی دوێنێ لەسەر پلیکانەکان وەستا بۆ ئەیوت کە خاوەن خانوەکە ئیرەی بە ئاف دووتیان ڕۆمانۆڤنابە ئەمە بە یەکجاری بڕستی لێبڕی ڕازۆ میخین بە هەموو هێزی مشتە کۆڵێکی وای بەوە جاخی موبەقەکەدا کێشە کە دەستی بریندار بوو خشتێکی شیشکان دوای کەمێک هەستی بە ڕسوایەکی قۆڵ کرد وتی هەڵبەت هەڵبەت شوێنەواری ئەم هەموو ڕسوایی هەرگیز لە ناو ناچێت کەواتە بیر لێکردنەوەیشی بێهودەیە بۆیە ئەبێت بێدەنگ بڕۆم و ئەرکەکانم بە ئەنجام بگەێنم بێدەنگ و بێ داوای لێبوردن کردن و هیجوتن بێگومان ئیدی هەموو شتێک تازە لەکی چووە لەگەڵەمانشدا ڕازۆمیخین لە کاتی جل لەبەرکردنیدا زیاد لە ئاسایی بایەخی بەبەرگیدا بێجگە لەم قاتە جلی تری نەبوو ئەگەر هەیشی بواە ڕەنگەل لەبەری نەکردایە ڕێکپۆش نەبوو بەڵام هەرچۆنێک بێ نەبوو بە پیس و پۆخلی و ناڕێک و پێکی بڕواتە لایەن و هەستی ئەوان بڕوشێنێ بە تایبەتی کە ئەوان پێویستیان بەمە و ئەیانەوێ لایەن بێ جلەکانی بەچاکی بە فڵچە پاکردەوە کراسەکەی تا ڕادێک بەردەوام پاک بوو ئەو بەیانییە ڕاز و میخین زۆر بایەخی بە پاک و خاوێنی خۆیدا ناستاسیا سابوونی هەبوو سەر و مل و بە تایبەتی دەستی زۆر باشۆرد کە هاتە سەرەوەی ئایا ڕیشی بتانشێ یان نا پراسکوفیا بافلۆڤنا گوێزانی گەلێک چاکێ بوو کە دوای مردنی بەڕێز زارنیتسنی مێردی بۆی مابوو بێ ئەوەی بەزەی بەخۆی دابێتەوە بە نەرێ وەڵامی دایەوە باوە خۆی بێ ئەگینا وازانن من لەبەر خاتری هەڵبەتە بێگومان وا بیری لەکەنەوە کەواتە من هەر نایتەخشم پاشان زیاتر لە خۆی نووساوتی بە تایبەتی کە من ئەوەندە پیس و نەگریسم لەسەر سەری ناو کۆڵان و شەقامەکانەچم باشەوە وتمان پیاوێکی شەریفم باشە بە شەرف بوون شانازی نەگەرەکە هەموو کەسێک پێویستە لەسەری شەریف بێ بەڵکو زیاتریش لەگەڵ ئەوەشدا کە من خۆم ئەزانم هەندێک کاری ناڕەوام کردووە نەکاری ناڕەوە بەڵکو کارگەلێکی ئاوا هەندێک جاریش بیری وام بەسەردادێ هەپ چۆن ئەمانە لەگەڵ ئافدوتیا ڕۆمانۆڤنادا بەراورد دەکرێن لەعنەت لە شەیتان باشە باوا بێ من هەروە ئەمێنەوە سوک ڕسوا و سەرسەری بە جەهنم لەمەش خراپترە بم زوسی مۆڤ کە شەو لە ماڵی پراسکوفیا پافلۆڤنا ڕۆژی کرد بۆ ڕازومیخینی لەم قسە و باسە دابینی کە لەگەڵ خۆی دایکرد پێش ئەوەی بگەڕێتەوە ماڵەکەی خێرا سەری لە نەخۆشەکەدا ڕاز و میخین پێیوتبوو نەخۆشەکە لە خەوێکی قوڵدایە زوسی مەڤوتی لە خەو هەڵی مەسێنن بێ هەڵن خۆی هەستێت و بەڵێنیشیدا سەعات دە سەری لێبداتەوە ئینجا لەسەر قسەکانی ڕۆشتوتی بێگومانە گەر لە ماڵەوە بێ ئە پزیشە کە دەسەڵاتی بەسەر نەخۆشدا نەبێ چەند گرانە چارەسەرکردنی پێم بڵێ ئەم ئەچێت بۆ لایەن یان ئەوان دێنە لای ئەم رازو مێخین کە لە مەبەستی سەرەکی پرسیارەکە گەیشت وەڵامی دایوتی وا ئەزانم ئەوان بێن بۆ ئێرە بۆەوەی لەبارەی کاروباری خێزانی خۆیانەوە گفت گۆ بکەن بۆیە منە ڕۆم تۆ لەبەرەوەی پزیشکیت لە من زیاتر مافت هەیە زۆسی مەفتی خۆ منیش قەشەنیم گوێ لەدان پیانانەکانی بگرم دێم و ڕم منیش کاری زۆرم هەیە حەزەکەیت لێم بدە بەڵام بەڕاستی تۆ لەو باوەڕە دایت کە ڕەنگە شێت بێ زوسی موتی قسەی هیچەکەی باوەڕی چی تۆ خۆ دەو کاتی کە منە دەهێنا بۆ لایی وا دەزانی پەرکەمی لەگەڵدایە خۆشمان دوێنێ زیاتر نەوتمان پێدا کرد بە تایبەتی تۆ باسی چیرۆکی بۆیەچیەکەت لە پیرە بابەتێکی سێر بوو ڕەنگە ئەو لەسەر ئەمە شێتگیر بووبێ ئەگەرم زانی ئەو ڕۆژە لە مەڵبەندی پۆلیس چی بەسەر هاتوو و ئەو بێژوە بە بەدحاڵی بوونی خۆی چۆن سوکایەتی پێکردووە هم هەرگیز نەمهێشت ئەو باسەی دوێنێ شەوکردمان بەسەر زمان تا بێ ئەم جۆرە نەخۆشانە مشکێکت لێکن بە چیایەک و ئەفسانە وەک واقع ئەبینن ئەوەی لە بیرم مابێ لە جێڕانەوەکەی دوێنێ شەوی زۆمی توفەوە لە نیوەی مەسلەکە گەشتم ئەمە هیچ نییە من ئاگام لە شتی سێرترە پیاوێکی تەمەنچل ساڵ کە تووشی نەخۆشی ماخۆلیا ببوو هەموو ڕۆژێک کە لەسەر سفرە دانیشت مناڵێکی تەمەنهش ساڵانە گاڵتەی پێکرد ئەویش خۆی پێنەگیرا و مناڵەکەی کوشت ئەمە ئێمەش بەجلی دڕا و نەخۆشیەوە لەگەڵ ئەو پۆلیسە بێش هەرم و بەتحاڵیەدا بەرامبەر بە کەسێک کە تووشی ماخولیا بوو بێت و لەگەڵەوەشدا زۆر خۆی بە گەورە بزانێ ڕەنگە هۆی ڕاستەقینەی نەخۆشیەکەی ئەمە بێت بەهەر حاڵ بۆ دۆزەخ بەڵام بەڕاستی ئەم زامیە توفا کوڕی چاکە وەلێ دوێنێ بە بەلاش ئەم چیرۆکەی گێڕایەوە گەلێک چەنە بازە زوسی مفتی بۆ بۆچەی باس کردووە تەنیا من و تۆ نەبووین ڕازومی خێنوتی بۆ پۆرفیریشی باس کردووە زوسی مفتی جاچی ئەگەر پۆرفیری بزانێ بەڕاست تۆ هیچ کاریگەریت لەسەر دایک و خوشکی هەیە زوسی مفتی تۆ هەندێک جار زۆر دەبەنگیت سەرخۆشیەکەی دوێنێت هێشتا تیاماوەتە خوات لەگەڵ بەناوی منەوە سوپاسی پراسکوفیا پاڤلۆڤ نایش بکە بۆ میوانداریەکەی دەرگاکەی لەسەر خۆی پێوەدا بوو کە ڕۆژ باشم لێ کرد و ئەو لەو دیەوە چ وەڵامێکی نەدامەوە لەگەڵەوەشدا کە ئەو سعات حەوت لە خەوەستا بوو سەماوریان بۆ هاورد بۆ ڕاڕەوەکەوە